سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بەڕێزان و خۆشەویستان و گوێگرانی ڕادیۆی کۆمەڵ خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خدای پەروەردگار جارێکی تر دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکەی دکتۆر تاریقی سوودان لە حەڵلقەی یازدەم گەیشتین بە کەسایەتی دیاری ئیسلامی ئەبوو حەنیفە بە دروشمی عقل و ئاین دەگێڕن و ڕۆژێک بە یەکێک لە ئیمامەکانیان وتووە پیاوێک دەڵێت ئیمامی عوسمانی کوڕی عەفان جولەکەیە، ئەو ئیمامە چوو بۆ لای پیاوەکە و پێی وت دەمەوێت خوازبێنی یەکێک لە کچەکانت بکەم، پیاوەکە وتی باشە بەسەرچاو، داواکاری پیاوی وەک تۆ ڕەت ناکرێتەوە، بەڵام بۆ کێ؟ وتی پیاوێکە لەناو کەسوکاری بەدایەنپاچی و دەوڵەمەندی و بەرچاوتێری ناسراوە قورئانی پیرۆزی ئەزبەرە و بۆ شەو نوێژ هەڵدەسێت و لە ترسی خوددا بەردەوام چاو بە فرمێسکە پیاوەکەوتی ئای لەو پیاوە کەسی وا شایانی ئەوەیە کچی میری مسلمانانی پێ بدرێت بەڵام سیفەتێکی هەیە دەبێت بیزانی وتی چییە؟ تی جوولەکەیە ئیمام دێیت خوازبێنی کچێکی مسلمان بۆ پیاوێکی جوولەکە دەکەیت جا ئەوە لە شەرعی خوادا جێی دەبێتەوە ئەی پێغەمبەری خوددا بەر درودی خوددا بکەوێت چۆن دوو کچی داوە بە عوثمان کە وەک تۆ دەڵی جوولەکە بووە کابرا لە شوێنی خۆی وشک بوو ئیمامەکە ئیمام ئەبوو حەنیفەی ئیمامی قیاس و دامەزرێنەری قوتابخانەی ڕاو و عقل و منتیقە و کەسایەتی ئەم چیڕۆکەیە، ئیمام ئەبو حەنیفە کە نازناو و ناوی نوعمانی کوڕی سابیتە، لە کوفە پێگەیشتووە، لە کاتێکدا ئەو سەردەمە چەندین دەستەی تێدا بوو کە هەریەکەیان جۆرەها چالاکیان دەنواند و ئەبو حەنیفەش لەوانە و لە زانا ناسراوەکانی ئەو کاتەوە زانست و زانیاری وەردەگرت و ئاسۆی بیری فراوان و بیرکردنەوەی لۆژیکی قووڵتر کرد. ئەمەش ڕەنگدانەوەی بەسەر خوێندنی فقه و دواتریش وانەوتنەوەیدا جێهێشت ئەڵلقەکانی وانەوتنەوەی ئیمام ئەبوو حەنیفە ڕەحمەتی خوای لێبێ وەک ئەڵلقەکانی تری نەبوو ئەو نمونەیەکی منهەجی لە باسکردنی مەسەلە فقیەکاندا هێدادەهێنا سەرەتا بابەتەکەی دەخستە بەردەم قوتابیەکانی تا هەر یەکیان ڕای خۆی تێدا بڵێت و بەڵگەکانی کە ئەو ڕای لەسەر بنیات ناوە بخاتە ڕوو ئینجا خۆی دەهات و ڕاکانی شەن و کەو دەکرد و دەیخستە بەردەم نەقڵ و عەقڵ. ئەو ڕایانەی ڕاست بوونایە پەسەندی دەکردن و بە بەڵگەکانی بەهێزی دەکردن، ئەم کارە لەوانەیە چەند ڕۆژێکی بکێشایە. ئەمەیە خوێندنی باش و بەهێز کە ڕێزگرتن لە ڕاکانی تێدا دەردەکەوێت و بیری قوتابیە ئامادەبووەکانی تێدا دەخرێتە کار و زانایی و کارامەیی مامۆستای تێدا دەردەکەوێت. ڕایەک لە مەسەلەیەکی فیقهیدا بەو جۆرە بێتە بەرهەم، ئەستەمە بتواندرێ ڕەخنەی لێ بگیرێت و ڕەت بکرێتەوە. ڕۆژێکیان دوو لە قوتابیەکانی کە ئەبو یوسف و زوفەر بوون، لە تەنیشتیەوە دانیشتبوون لە ئەڵقەکانی خوێندن، هەر یەکەیان لە لایەکی لە دوای نوێژی بەیانیەوە کەوتنە گفتوگۆ و هێنانەوەی ڕا و بەڵگەکانیان، ئەمیان دەیهێنا و ئەویان ڕەتی دەکردەوە، بەو جۆرە بەردەوام بوون تا بانگی نیوەڕۆ درا، لەو کاتەدا ئەبوو حەنیفە کێشای بە قاچی ئەبوو یوسف دا و پشتگیری ڕا و بەڵگەکانی کرد، بەردەوام ئەمە حاڵی ئەڵقەکانی بوو، دەنگی تێدا بەرز دەبووە و گفتوگۆی تێدا گەرم بوو، بەڵام ئەو کاتەی خۆی دەستی بە قسە دەکرد حەموو قوتابیەکانی بێدەنگ دەبوون وەک ئەوەی باڵندەیەک بەسەر سەریانەوە بێت ورتەیان لێوە نەدەهات ئەبوو حەنیفە و قوتابیەکانی لە دوای خۆی دا هێنان کاریان لە هونەری ئیجتیهاد دا کرد بە تایبەتی لە پێوانە، قیاس، دا کارەکەشیان بە پێی ئارەزوو نەبوو ئەوەی لەو مەسەلانە بڕوانێت کە لە ئەبوو حەنیفەوە گێڕاونەتەوە بۆی دەردەکەوێت ئەو پێوانانەی کردوونی بە پێی سیستەم و ڕێبازێکی زۆر ورد بوون ئەبو حەنیفە خۆی دەڵێت ئەگەر لە قورئان و فەرموودەی پێغەمبەر بەردووری خودا بکەوێ ئەوەی بە دوایدا دەگەڕێم نەمدۆزیەوە دەچمە سەر وتەی هاوەڵان ئەوەی بمەوێت وەری دەگرم ئەوەشی نەمەوێت وەری ناگرم لە دوای ئەوانی شووتەی خەڵکی تر وەرناگرم ئەگەر کار گەیشتە ئیبراهیم و شەعبی و حەسەن و ئیبن سیرین و سەعیدی کوڕی موسەیەب ئەوە منیش بۆم هەیە وەک ئەوان ئیجتیهاد بکەم. کەواتە ڕێبازی ئەبو حەنیفە وەرگرتن و هەڵێنجانە لە قورئان و دواتر لە سوننەتەوە و پێیانەوە پابەندە. بەڵام کاتێ قسەکردن لەبارەی بابەتێکەوە بێت کە بەڵگەی لە قورئان یان لە حەدیسی دروستەوە لەسەر نەهاتبێت هاوەڵانی پێغەمبەر لە تێگەیشتن و کارپێکردنی جیاواز بووبن، ئەوا وتە و کاری ئەو هاوەڵە وەردەگرێت کە ڕاکەی بە باشترین و بەهێزترین بەڵگە پشت ئەستوور بووە و ڕای ئەوانەی تر وەلا دەنێت لەبەر ئەوەی لەو جیاواز بوونە، بەڵام ئەگەر ڕای هیچ هاوەڵێک نەبووبێت و بێتە سەر ڕای موجتەهیدان ئەوکات چ ڕێگرێک هەیە لەوەی کەسێکی وەک ئیمام ئەبوو حەنیفە بەڵگەکانی بخاتە بەردەست و مێشکی بخاتە کار و وەک ئەوان ئیجتیهاد بکات، ئەی کێ دەرگای ئیجتیهادی داخستووە و تەنها کردوویەتی بە موڵکی ئەوانەی پێشوو، ڕێگر چییە لەبەردەم ئەوانەی دواتر کە ئیجتیهادی باشتریان هەبێت، ئەی کێ ئەو مێژووەی داناوە کە ئیتر نابێت لەوە بەدواوە ئیجتیهاد هەبێت؟ ئەبو حەنیفە ڕێبازێکی ئاشکرای هەیە لە بڕیار وەرگرتن لە کاروباری شەرعی، کە ڕیزبەندییەکی ڕوون پەیڕەو دەکات و بە دەقە شەرعییەکانەوە کە بە نەقڵ ناسراوە پابەندە و ئەگەر لە نەقل ئەوەی دەیەوێت نەیدۆزیەوە ئەوکات بەڵگەی لۆژیکی و سەلماندن دەخاتە کار. هەرچەندە ئەو ڕێبازە ڕوون بووەوە بەڵام پڕ و پاگەندەی زۆر بۆ ئەبوو حەنیفە بڵاو کراوەتەوە گوایە ئەو نەقلی بە تەواوی وەلا ناوە و تەنیا عەقڵی بەکار هێناوە. قوتابخانەکەشی کە بە قوتابخانەی پشت بەستن بە ڕا و پێوانە ناسراوە دووچاری هێرشێکی سەخت بووەتەوە وەک ئەوەی لەم بەسەرهاتەیدا دەردەکەوێت. دەیانگێڕنەوە ڕۆژێک محەممەدی باقر تووشی ئیمام ئەبوو حەنیفە دەبێت و بە توڕەییەوە پێی دەڵێت، تۆ ئەو ئەبوو حەنیفەیەی کە ئایینی باپیرمت گۆڕیوە؟ ئەبوو حەنیفە نەکەوتە مشتومڕ لەگەڵی، لەسەر کورسێک داینیشاند و خۆیشی لەسەر زەوی دانیشت و پێی وت، پایەی تۆ لای من وەک پایەی باپیرتە لای هاوەڵەکانی. دواتر وتی، ئیمام تۆ دەڵێیت من ئاینی باپیرتم بە ڕاول و پێوانە گۆڕیوە، با من چەند پرسیارێکت لێ بکەم، کامیان لە ئاینی باپیرتدا بێهێزترە، پیاو یان ئافرەت؟ ئافرەت. ئەی کامیان میراتی زیاتر وەدەگرێت، پیاو یان ئافرەت؟ پیاو. ئەگەر من کارم بە ڕا بکردایە، ئاینی باپیرتم وەلا بنایە، ئەو کات دەموت ئافرەت بێهێزترە کەواتە دەبێت لە پیاو زیاتر وەربگرێت، بەڵام من واناڵێم چونکە ووتەی پێغەمبەر بەرو دروودی خودا بکەوێت لەلام لەپێشترە لەڕای خۆم ئینجا لێی پرسی کامیان لای خودا گەورەترە نوێژ یان ڕۆژوو فەرمووی نوێژ ئەی ئافرەت کامیان دەگرێتەوە ئەگەر لەڕەمەزاندا بەڕۆژوو نەبوو نوێژەکەی یان ڕۆژوەکەی ڕۆژوەکەی، ئەگەر من بە ڕای خۆمم بکردایە و فەرموودەی پێغەمبەرم وەلا بنایە، دەموت نوێژ گەورەترە و دەبێت نوێژەکەی بگێڕێتەوە و ڕۆژوەکەی نەگرێتەوە، بەڵام من وام نەکردووە و هەر وەک باپیرت وتوویەتی دەبێت ڕۆژوەکەی بگرێتەوە و نوێژەکەی نەکاتەوە. ئینجا وتی، کامیان پیسترە، میز یان مەنی؟ میز، خۆ شوردن لە کامیان واجبە؟ مەنی، ئێ ئیمام ئەگەر من بە ڕاو ئیجتیهادی خۆمم بکردایە و فەرموودەی پێغەمبەرم وەلا بنایە ئەو کات دەموت دەبێت لە میز خۆمان بشۆین و لە مەنی دەست نوێژ بگرین لەبەر ئەوەی میز پیسترە بەڵام من هەر فەرموودەکەی باپیرتم دووپات کردووەتەوە کە دەبێت لە دوای میزکردن دەست نوێژ بشۆین و لە دوای مەنیش خۆمان بشۆین بۆیە هیچم بەڕای خۆم نەگۆڕیوە ئەی ئیمامی گەورە پاشان ئەبو حەنیفە بەر ڕەحمەتی خودا بکەوت وتی ئەو کارەم بۆیە کردووە چونکە خەڵکی عراق حەزیان بەشتی تازەیە و لەو ڕێوە دەمەوێت جارێکی تر پابەندی ئاینەکەی باپیرت ببنەوە لێردا ئیمام محەممەدی باقر هەستا سەر پێ و سەری ئەبو حەنیفەی ماچ کرد ئەو وتووێژەی نێوان محەممەدی باقڕ و ئەبوو حەنیفە ڕوویەکی ئەو ناکۆکی و مشتومڕەیە کە ڕووبەڕووی قوتابخانەی ڕا دەکرێتەوە کە ئیمام ئەبوو حەنیفە دایمەزراندووە لە قوتابخانەی ئەسەردا کە پێشی ئەو بەربڵاوییەکی زیاتری هەبووە و بۆ بڕیارەکان پشتی بەو دەقانە دەبەست کە هاوەڵە بەڕێزەکان و موجتەهیدە گەورەکانەوە بەر ڕەحمەتی خودا بکەون هاتوون لە وتووێژی هەردوو ئیمام باقڕ و ئەبوو حەنیفەدا تێبینی ئەوە دەکرێت کە هەمووی لە مەسەلەی پەیوەندیدار بە پەرستشەوە بووە، لێرەشەوە خاڵێکی گرنگ هەیە کە دابەشکردنی مەسەلە شەرعییەکانە بۆ دوو بەش، پەرستش و هەڵسوکەوت، عیبادات و معاملات، هەرچەندە کەسانێک هەن ئەو دابەشکردنەیان پێ باش نییە، بەڵام من دوای وردبوونەوەیەکی زۆر پێم وایە دابەشکردنێکی دروستە. ڕێبازی سەرەکی لە پەیوەندی نێوان عەقڵ و ئایین ئەوەیە شەرع بکەینە دوو بەشەوە، بەشی یەکەم پەرستشەکانە وەک نوێژ و ڕۆژو و حەج و تا دوایی، لەمانە دەبێت بە تەواوی پابەندی دەقەکان بین وەک ئەوەی کە هاتوون و ئیجتیهادی عەقڵی تێیدا نەکەین، چونکە پێویستە خودا پەرستی بەو شێوە بکەین کە خودای گەورە خۆی دەیەوێت نەک وەک ئەوەی ئێمە دەمانەوێت. بۆ نمونە بڵێین ئەگەر نوێژی شێوان حەوت ڕکەعات بوایە باشتر بوو لە بەرەوەی چەمینەوە و کڕنوش و زیکری زیاتری تێدایە بەڵام ئەو کات وەک ئەوەیە خۆمان بە خودا دانابێت نەخ خدای گەورە بەلام لە هەڵس و کەوتدا کارەکە بە دوو شتەوە پەندە ئەگەر دەقێکی سەرچاوە دروست و مانا ڕوون هەبێت نابێت عقل بخەینە کار و حکمی شەرع بگۆڕین وەک ئەو نمونەی ئیمام ئەبوو حەنیفە لەبارەی میرات هێنایەوە لەبەر ئەوەی حوکمێکی ڕوون و ئاشکرا لەو بارەوە لە قورئانی پیرۆزدا هاتووە و دەبێت پێیوە پابەند بین، هەر لێرەشەوەیە ئەو بنەمایە هاتووە کە نابێت ئیجتیهاد بکرێت ئەگەر دەق هەبوو، بەڵام ئەگەر دەقەکە ڕوون نەبوو یان سەرچاوەکەی دروست نەبوو ئەو کاتە عەقڵ دەخەینە کار تا هەوڵ بدەین بگەینە حوکمێکی شەرعی کە پێچەوانەی حوکمە شەرعییەکانی تر نەبێت و ئامانجەکانی ئایین بێنە دی، کە زانایان بە مەبەستەکانی شەریعەت مەقاسید الشریعەت ناویان ناوە و بەرژەوەندی بەندەکان بەدەست بێنن و وەک ئیمام ابن القیم دەڵێت بەرژەوەندی لە کوێدا بوو ئایینی خودا لەوێیە کەواتە ناکۆکی لەوەدایە کە قوتابخانەی ئەسەر کە بە زۆری لە حیجازەوەیە پێیان وایە وەرگرتن بەڕا دەبێت و پەنای بۆ نەبرێت و ئەوەندە کەم بێت وەک ئەوەی مسلمان ناچار بێت گۆشتی بەراز بخوات بۆیە دەق وەردەگرن ئەگەر سەرچاوەیەکی لاوازیشی هەبێت، حوکم بۆ مەسەلەیەکیش دەرناکەن کە ڕووی نەدابێت، بەڵام قوتابخانەی ڕا کە بە زۆری سەرچاوەیان عێراقە، ئیجتیهاد لە شتێکدا دەکەن کە فەرموودەی دروستی تێدا نەهاتبێت و تەنیا بە قسەکردن لە مەسەلانە واز ناهێنن کە ڕوویان داوە، بەڵکو گریمانە بۆ ئەو مەسەلانەش دەکەن کە ڕوویان نەداوە. کە بەدوای بنچینەی سەرهەڵدانی ئەو دوو قوتابخانەیە بکەوین، ئەوا سەرەنجاممان سەرنجمان ڕادەکێشێت کە هەردووکیان بۆ ڕەتکردنەوەی حەرەجی ئاینی بوون قوتابخانەی ڕا دەترسان درۆ بەدەمی پێغەمبەرەوە بەر درودی خوددا بکەوێت بکرێت بۆیە کەمتر فەرمودیان دەهێنایەوە و ڕایان دەردەبڕی قوتابخانەی ئەسەریش لەوە دەترسان ئازایەتی بنوێن و بەڕای خۆیان حەرام و حەرار ببەزێنن بۆیە پەنایان بۆ فەرموودە دەبرد ئەگەر هەندێک جار فەرموودەکە لاوازیش بوایە. وانەبێ ئەبوو حەنیفە کاتێک ڕای هەڵبژارد داهێنانێکی تازەی لە ئایندا کردبێت و کەس پێشی نەکەوتبێت بەڵکو عەبدوڵای کوڕی مەسعود لە پێش ئەودا پێی باشتر بۆ فتووا بەڕای خۆی بدات لەوەی درۆ بەدەمی پێغەمبەرەوە بەر درودی خدا بکەوێتەوە بکات جارێکیان دوای ئەوەی فتوای لەبارەی مەسلەیەکەوەدا وتی ئەمە بەڕای خۆم دەڵێم ئەگەر ڕاست بێت ئەوە لە خودداوەیە و ئەگەر هەڵەش بێت لە خۆم و لە شەیتانەوەیە بەڵام وشەی ڕا لە کاتی هاوەڵاندا وشەیەکی گشتی بوو، ئیمام ئەبو حەنیفە مانا عەقڵیەکەی بە درێژی خستە فیقهەوە، پێوانکاری فراوانتر کرد و زۆر بە کارامەیی جوانتر بینینی بەکارهێنا، ئەبو حەنیفە زۆرتر پشتی بە پێوانەکردن قیاس دەبەست و دژەکانی بەو هۆیەوە لۆمەیان دەکرد، بەڵام ئەو هەرگیز وەرامی نەدەدانەوە لە ڕەتکردنەوەی پێوانەکاری، یەکەم کەسێک کە لەو بارەیەوە قسەی کردبێ ئیمامی شافعی بووە کە پرسیویەتی پێوانە چییە؟ ئایە پێوانە ئیجتیهادە یان جیاوازن؟ هەر خۆی لە وەرامدا وتویەتی، هەردووکیان دوو ناون بۆ یەک مانا. ئەبو حەنیفە بۆ وەرامدانەوەی پێویستیەکانی نوێبوونەوە و پێوانەکاری لە مەسەلە تازە داهاتووەکان لە ژیانی خەڵکدا قوتابخانەی ڕای لە کوفە دامەزراند بە تایبەت کە فەرموودە جێڕانەوە لای ئەوان کەم بوو لەو پێناوەشدا مەینەتیەکی زۆری چەش لە دەستی ئەوانەی کە بیریان وەکی ئەوا و فراوان نەبوو، ئەوەی مێشکی ئەم پێی بێ دەبرد بە خەیاڵی ئەواندا نەدەهات، بەڵام هەر ئەوەندە قوتابخانەکە دامەزرا و بناغەی داکوتی، زۆرێک لەوانەی دژایەتیان دەکرد دانیان پێدا نا. هەندێک لە زانایان دەڵێن پێویستە هەموو مسوڵمانێک لە نوێژەکانیدا نزا بۆ ئەبوو حەنیفە بکات، لەبەرئەوەی ئەو زانستی فقهی دامەزراند. دەڵێم دژایەتی لە نێوان نەقڵ و عەقڵدا نییە، هەر وەکو چۆن دژایەتی لە نێوان ئیسلام و مەنتیقدا نییە و لە نێوان دەقی ڕاست و عەقڵی ڕاستدا نییە لەم کۆتاییەدا دەڵێین ئەم وتەی ئیمام ئەبوو حەنیفە بڵاو بکەنەوە ئەوەی دەیڵین ڕایە و باشترینی ئەوەیە کە توانیومانە ئەوەی شتێکی لەوەی ئێمە باشتر بڵێت بێگومان ڕاستی بەلای ئەوەوەیە بیسرانی بەڕێز و خۆشەویست بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی یازدەم تاکو دیدار بەخوای پەروەردگارتان دەسپێرین کە سپاردە زایاناکات پێتان دەڵێین السلام علیکم و رحمەت اللە وبرکاته.